هەموو ئوممەتی پێغەمبەر بێ صلی اللە علیه وسلم لە ناویاندا لە ئێمە ئەهلی مزگەوت و ئامادەبووانی ئەم جومعەیە خوا بە ڕەحم و بەزەیی خۆی بەزەیی پێماندا بێتەوە و بە چاوی لوتف و مەرحەمەتی تەماشامان کا خوای پەروەردگار خۆمان و ماڵ و منداڵ و هەموو ئیمانداران لە بەڵا و مصیبەتی دنیا و قیامەت پارێزراو کا خۆشەویستانم مرۆڤ کاتێ خوای پەروەردگار دروستی کردووە سروشتی وایە، شێوەی ژیانی وایە کە ناتوانێ بە تەنها بژی، پێویستی بەوە هەیە کەوا لە ناو بازنەیەکا بژی. ئەگەر تەمەنی مناڵیتە لە بازنەی خێزاندا لەگەڵ باوک و دایک و برا و خوشکتە، کاتێ گەورە بووی خۆت ئەچیتە بازنەی خێزانی خۆتەوە کە بریتییە لە ژن و مێردایەتی. پاشتر ئینسان دەچێتە ناو کۆمەڵگا و لە بازنەی خێزاندا خۆی دەبینێتەوە کە بریتی لە خۆت لە دراوسێکانت لە خزمەکانت لە هاوپیشە و هاوفکرەکانت ئەمەش بازنەی کۆمەڵگا دواتر بازنەیەکی گەورەتر هەیە کە چەترێکەوە هەموو خەڵکەکە کۆ دەکاتەوە ئەوش بریتە لە چەتری حکومت و میلەت کە چەتری حکومەت ئەبێت لەسەر سایەیەک بێ میللەت لەژێریا ئیسراحەت بکا و ئەو بازنەیەش پێی دەوترێ بازنەی دەسەڵات بازنەی دەسەڵات لەگەڵ میللەتدا ئەسڵ وایە ئەمانە ئینسان لە بازنەی خێزاندا بێ یان لە کۆمەڵگا و حکومەتدا بێ ئەسڵ ئەوەیە ئینسان بە ئاشتی بەیەکەوە بژی ڕێز و حرمەت لە نێوانیدا هەبێ چۆن ئەسڵ وایە لاشە سیحەتی هەبێ و مرۆڤ بە تەندروستییەکی باشەوە بژی، بەڵام هەر وەکو چۆن لاشە هەتا سەر هەر ساغ نابێ، کەم کەس هەیە دەگمەن ڕۆژێ لە ڕۆژان نەخۆشی نەگرتبێ، سووک یان قورس. سروشتی ژیانیش، تەبیعەتی مرۆڤیش، خوای گەورە وا فیتڕەتەکەی خوڵقاندووە، کە تەحەمولی بەرامبەرەکەی ناکا جاری وایە جاری وایە پێشێلی حەقێک دەکا لە ئەنجامی ئەوەدا ناکۆکی دروست دەبێ سیراعێک دروست دەبێ ململانێیەک دروست دەبێ ئەو سیراع و ململانێیە وەکو نەخۆشی وایە فیتنە و ئاشوب و نیزاع و ئاژاوە وەکو ڤایرۆز وایە کە دەچێتە لەشەوە ئەگەر تووشی نەخۆشیەک بووی زوو چارەسەری کەی جاری وایە بەدەنکی حەب چاک دەبی ئەگەر بێت و ئیهمالت کرد و نەخۆشیەکە لێی گەڕای زیادی کرد زیادی کرد وای لێ دێ پێویستی بە نەشتەرگەری هەیە ئەبێ بچێ ساڵی عملیاتەوە و نەشتەرگەری بۆ برینە گەورە بکرێ خۆ ئەگەر ئینسانەکە هەر گوێی نەدایە و عملیاتەکە نەکرا سەرەنجام دەیکوژێ ژیانی لەناو دەبا واللهی ئێمە دەبێت لە دەرسەکانی ژیانەوە فێری ژیان بین بە هەمان شێوەی لاشە و نەخۆشی خۆشەویستان سەیر کەن جاری وا ئاژاوەیەک لە خێزانێکا ڕوو دەدا لە بینی باوک و کوڕێکە ژن و مێردێکە لە بینی حکومەت و میلەتە ئەگەر زوو فریای کەوی چۆن نەخۆشیەکە بەدەنگ شەحەب کۆتایی پێدێ جاری وایە هەر یەک قسەی خێری دەوێ هەر یەک مەرحەبای و سەلامێک کۆتایی بە نیزاعەکە دێنێ. ژن و پیاوی واهەیە کێشەیان گەیشتۆتە تەڵاق، ئەگەر لە سەرەتاوە بەس پیاوەکە بچوایە ژوورەوە سەلامێکی گەرم و گوڕی بکردایە کێشەکە کۆتایی پێ دەهات. ژنەکە تۆزێ تەنەزولی بۆ مێردەکەی بکردایە، هەر وەکو دەنکە حەپەکە چارەسەری نەخۆشیەکە دەکا، یەک سەلام و کەلامی گەرم و گوڕ کۆتایی بە نیزاع و کێشەکە دێنێ قەتڵێک دروست نابێ لە ئەنجامدا بەڵام ئەگەر وازت لێ هێنا چۆن نەخۆشیەکە دەگاتە عەمەلیات کە گەیشتە عەمەلیاتیش هەروا بە ئاسانی عەمەلیاتێک ناکرێ جەنابتان مەعلوماتان هەیە عەمەلیات پێویستی بە کۆمەڵێشتە هۆڵێکی دەوێ دکتۆر و بەردەستی دەوێ خۆڕاگری نەخۆشی دەوێ ئەبێ نەخۆشەکە لە خۆی ببورێ ئیمزای کا بەڵێ ئامادەم قاچێکم ببڕنەوە بۆی هەموو لەشم نەفەوتێ ها کابرا قبوڵی کەم ئەندامی دەکا لە پێناوی ئەوەدا لاشەکە بە پارێزراوی بمێنێتەوە دانێکم بۆ دەرێنە با کەلێنێک لە شەوی لەما دروست بێ بەڵام با هەموو لەشم لە ناو نەچێ نەخۆشەکەش ئیرادەی دەوێ پاشان دەوروبەر خزم و کەسوکارە بێت هیمەتی ئەم نەخۆشە بەرزکەنەوە بڵێ ئیشەڵا هیچ نییە تەحەمولت هەبێ خوا بەوەندە کۆتایی پێدێنێ نەک ئەوەندەی تر وڕێی بڕوخێنن بە هەمان شێوەش کێشە ئەگەر لە ناو ماڵا بێ لە ناو حکومەت و میلەتا بێ لە نێوان ژن و مێردا بێ کە لە ئەوەڵەوە چارەسەرن نەکرد ئەبێ ئەم جابگاتە نەشتەرگەری نەشتەرگەریش پێویستی بە شوێنە ها کێشەکە کە لە ماڵێ حازر نەکرا و چارەسەر نەکرا مەیگەیەنە ئاژاوەی سەر جادە بیگەیەنە دادگا ئەبێت لە دادگادا لە بەردەمی حاکما کێشە کۆتایی پێ بێ باشە ئەگەر کێشەکە لە بەینی حکومەت و میللەتا بوو ئێمە پەرلەمانمان هەیە ئەبێت پەرلەمان کە نوێنەرانی گەلی تێدان چارەسەری ئەو کێشەی ئەو گەلە بکەن ئەی ئەوان چ نوێنەرێکن لە ناو پەرلەمان و هەڵبژێرداوی چی خەڵکن واتە ساڵی عملیاتەکە پەرلەمانە یان دادگایە یان ماڵی پیاوێکی خاوەن حرمەتەکە کێشەکەی کۆتایی پێ دێنێ پاشان دکتۆرت دەوێ لە ساڵی عەمەلیاتە لە ناوان سوحیشە کەسی پسپۆڕت دەوێ کەسێکی خەمخۆری دەوێ کە حاکمێکە یان بۆ کاروباری سیاسی چاودێرێکی سیاسیە ئەمجا نەخۆش سەرەی دێ بە هەمان شێوە لە سوڵحیشا لایەنێک کە ناکۆکی توش بووە کە توشی مصیبەتێک بووە کە توشی بەگژاهاتنێک یان بەگژاچوونێک بووە کە لایەنی کێشەدارە ئەبێ وەکو نەخۆشەکە لێبڕاو بێ وەکو نەخۆشەکە بڵێ کاکە من قبوڵی زەرەرێکمە تەحسحیە بە بوونی خۆم بە بەشێک لە قوربانی دەدەم بە بەشێک لە بەرژەوەندیەکانم با ئێمە دەستمان بگاتە یەک ئێمە گە سوارە و پیادە هەر یەکە تۆزێ من بەرزمەوە تۆ تۆزێ دابێەوە دەستمان دەگاتە یەک چۆن نەخۆشەکە لە حاڵەتی خۆی دەبورێ دەرمانەکەش ڕێنماییەکانە کە لە سوڵحەکەدا دەکرێت ئەبێت لەسەری پابەند بن هەروەکو چۆن نەخۆشەکە دەرمانەکان بەکاردێنێت تا برینەکە قەتماغەیەک دەبەستێ و تا سوڵحەکەش سەر دەگرێ و ئەو ڕق و قینە لە ناو دەچێ دەوروبەریش کەوا هاندەری چاکە بن و ورەی سڵح بۆ کراوەکە نەڕوخێنن نەڵێ دۆڕاندت ئەوەندەی تر هانی نەدا مامۆستای مزگەوتە خوێندکاری قوتابخانەیە، دکتۆرە، ڕۆژنامەنووسە، بەگشتی ڕاگەیاندنە، ڕاگەیاندن دەوری هێورکردنەوەی وەزعەکەی هەبێت نەک ئەوەندەی تر فوو بە ئاگرەکەدا کا. ئێمە لە ئیسلامدا ئەوەی کە سەیری دەکەین لە عەمەلیاتا لە هەمووان ئەساستر بوونی دکتۆرەکەیە، دکتۆرەکەش ئەبێ یەکەم پسپۆڕ بێ دووەم دڵسۆز بێ لە سوڵحیشا ئەو کەسەی سوڵحەکە دەکا لە هەمووان گرنگترە یەکەم دڵسۆز بێ دووەم پسپۆڕ بێ هیوا هەیە لە سوڵحی دووبەینی دوو خەڵک دەکا خۆ دڵسۆزیشە بەڵام چونکە لێ نەزانە ئەوەندەی کە فیتنەیەکە گەورە دەکا ئەبێ دکتۆرەکە هەم پسپۆڕ بێ هەم دڵسۆز بێ سوڵحکەری بینی خەڵکیش سوڵحکەری بەینی دوو حیزب و حکومەت و میللەتیش ئەبێ دڵسۆز بێ و پسپۆڕ بێ مەبەستی نەبێ فیتنەیەکە زیاتر گەورەکا و ئاژاوەکە لەو بەینە مەسڵەحەتێکی خۆی تیا بدۆزێتەوە خوا لە قورئانا هانی ئێمەی داوە مسوڵمان تووشی ئاژاوە دەبی حکومەت لەگەڵ میللەتە تووشی نیزاع دەبی بەڵام دەرگای ئیسلاح دانەخراوە دەرگای ئاشبوونەوە دانەخراوە لا خیڕە فی کەثیر من نەجواهم بۆچی ئەمڕۆ دەبینین سوڵحەکان کەم سەردەگرن؟ زۆر جار فیتنەیەکان زیاتر دەبن. کەی سوڵح سەردەگرێ خوا لە تەواوی ئایەتە قورئانیەکەدا بۆمان باس دەکا. یەکەم، ئەبێ سوڵحکارەکە، جا سوڵحی بەینی ژن و مێردێک، باوک و ئەولادێک، نێوانی حیزب و حیزبێک، نێوانی حکومەت و میللەتێک، ئەبێ سوڵحکەرەکە لە پێناوی خوادا ئەم کارە بکا. لە ئایەتەکەدا فەرمووە وەمەن شەرتی یەکەمی بۆ خوای بکە وەمەن یەفعەل ذلک ابتغاء مرضات الله بڵێ خوایە لە پێناوی ڕەزامەندی تۆدا من ئەم سوڵحە دەکەم و ئەم فیتنەیە دەکوژێنمەوە هیچ مەبەستێکی کەم نییە إن يريدا إصلاحا يوفق الله بينهما خوا دەفەرمێ ئەگەر ژن و مێرد کەوتنە ناکۆکیەوە خزمێکی پیاوەکە و خزمێکی ژنەکە إن يريدا إصلاحا فعل مضارع يريد ئەگەر بە بەردەوامی لەو دەقە پێڵاوەکەیان لە پێکرد لە ماڵێ چوونە دەرێ تا دەچنە مەلیسەکەوە تا دێنەوە نێتی سڵح و ئاشتی لە دڵیاندا بێ خوا بەو نێتەی خوان پشتیوانیان لێ دەکا خوا سەیری نێتی ناودڵی سڵحکارەکە دەکا چەندە نێتت بۆ خوا بێ نەمە بەستت پارە و پوڵ بێ نەبە بەستت معاش بێ نەمە بەستت ناو و ناوبانگ بێ بڵێت فڵان کەس ئەو سڵحی کرد ئەمە نەبێ بڵێ خوا تۆ لێم ڕازی بی ئەمە بۆ خاتی تۆی دەکەم خوا بەرەکەت دەخاتە ئەو قسەیەتەوە ئەو سڵحە دەکرێ ئەمڕۆ دەبینین جاران سوڵح لە دیوەخانێکا دەکرا، جاری وا مدیر ناحەیەکی بچکۆلە سوڵحی وڵاتێکی دەکرد، دوو عەشیرەتی بە یەکەوە ئاش دەکردەوە بە یەک نووسراوێک. پیاوێکی ڕیسپی بە یەک گۆچانەوە ئەوەندە خاوەن قەدر بوو سوڵحی ناو دێیەکی دەکرد، فیتنەیەکی دەکوژاندەوە کە خوێندەواریشی نەبوو. کەچی دەبینی ئەمڕۆ ڕێککەوتننامە دەنووسرێ، جاری وا هەیە لە مەجلیسەکە نانەکە خوراوە هێستا دەستیان نەشتووە کە هەڵوەشاوەتەوە جاری وا هەیە ئیتیفاقەکە مەرەکەبەکە و مۆرەکە وشک نەبووتەوە لە باخەڵی هاوی مەرەکەبەکە ڕەش دەبێتەوە کەسیس لەولا وسڵحەکە هەڵوەشاوەتەوە فیتنەیەکە دەستی پێکردوێتەوە ئەمە خەلەل ئەبێت لە سڵحکەرەکەدا هەبێت جایان دڵسۆز نییە یان پسپۆر نییە لێی نازانێت ئێمە لە کوردستانا تەجروبەی ئەحزابمان هەیە ئەم حیزبانەی خۆمان کە هەموو ڕۆژە چنگیان لە یەخەی یەکترایە چەند سوڵحیان کردووە سوڵحی تارانیان هەیە ئەوە ئیتیفاقی کە من ئاگام لێبێ ئەم حیزبانە ئەوەندەیان شەڕ کردووە چوونە تاران ڕێککەوتون چوونە دیمەشق ڕێککەوتون چوونە لەندەن ڕێککەوتون چوونە واشنتن ڕێککەوتون چوونە پاریس ڕێککەوتون کەچی هەموو ڕۆژەش هەر شەڕیانە ئەم هەموو ئیتیفاقیانە هەموو هەر کاغەزە هەر مەرەکەبەکەی وشک نەبەتەوە گەیشتونەوە کوردستان جارش کە بەیەک هەڵپڕژاونەوە چونکە ئەوەی سوڵحەکەشی کردووە بۆ خوای نەکردووە ئەویش مەرامێکی سیاسی لەو بەینەدا هەیە ئەویش ئیشی خۆی هەیە جاکە بۆ خوات کرد پاداشت لە کەس ناوێت پێغەمە ساسەرم فەمووی پێتان بڵێم کردەوەیەک ئەی ئومەتەکەم پلەی گەورەتر بێت لە نوێژی سوننەت لە شەونوێژ لە ڕۆژووی سوننەت لەوەی دەست بە گیرفان تاکەی و پارە و پوڵی خۆت بدەی بە خەڵک بێجگە لە زەکات صدقە بکەی بە خەڵکە ئەم سێ شتە ئینسان زۆر دڵی پێی خۆشە شەونوێژ ڕۆژووی سوننەت صدقە و خێر و خێرات وتیان بەڵێ ئەی پێغەمبەری خوا بۆ کردەوە هەیە لەم سێشتانە لای خوا خۆشەویستر بێ فەرمووی بەڵێ ئیسلاح ذات البین ڕێکخستنەوەی خەڵکی ناکۆک کوژاندنەوەی فیتنەیی ئەو کەسەی فیتنەیی دەکوژێنێتەوە سوڵحی بەینی خەڵکێک دەکا ناهێڵێ بگاتە خوێن ڕشتن پلەی لە ئەهلی شەو نوێژ بەرزترە لای خوا لەوەی بەم گەرمایە ڕۆژ تا ئێوارە دەمی خۆت وشکەوی لە پێناوی خوا بەڕۆژووی بی لەوەی بە ڕۆژانە پارەت بەدەستەوە بێ بیبەخشیەوە بەسەر فەقیر و هەژارە کە نایهڵی مناڵی خەڵک هەتیو کەوێ، کە ژنی جوان بێوەژن کەوێ، کە ماڵێک کۆڵەکەی ماڵەکەی بەسەرا بڕوخێ، کە جەرگی دایکێک بسووتێ، کە فرمێسک بەسەر ڕیش سپیەکا بێتە خوارەوە بە گۆنایدا بە دوو قسە دەکرێ ها نەجوا لەگەڵ ئیسلاح خوا دەفەرمێ فیتنەیی بە زمان هەڵدایسێ هەموو فیتنەیەک لە یەک قسەوە دروست دەبێ ئەبێ ئەو فیتنەیەش هەر بە زمان بکوژێتەوە مەیگەیەنە چەک مەیگەیەنە کوشتن پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم مەرجی دووەم دیاری دەکا و دەفەرمێ لێزانی و دڵسۆزی کابرای سوڵحکەریش ئەفەرمێ اشترى رجل من رجل عقارا گوێ بگرن لە پێغەمبەری ئەکرەم صلی الله علیه و سلم بەسەرهاتێکی زۆر شیرینمان بۆ دەگێڕێتەوە ئەفەرمێ پیاوێک کەلاوە خانوویەکی لە پیاوێکی تر کڕی لە دێیەکا بەیەکەوە دەژیان وتی فڵان کەس ئەو کەلاوە خانوێن نافرۆشی ئەوا هۆدە و هەیوانێک بوو وتی بەڵێ خۆشەویستی خوا ئەفەرمێ کەلاوەکەی لێ کڕی کابرا ویستی دەستکاری بکا ئەو بەردودار و پەردۆی لابر بۆی خانوویی نوێی لەسەر دروستکا کاتێ بناغەی خانووی هەڵکەند و دیواری کۆنی لابر کوپەڵەیەکی پڕ لە ئاڵتونی سبحان الله دۆزیەوە کەس ئاگای لێ نیە ئەو خوای رب العالمین نەبێ شەو پەڕۆیەکی بەسەرادا و لە بنەنگڵیدا و بردیەوە بۆ ماڵی کابرای فرۆشیار سبحان اللە لەو مەردایەتیە وتی فڵان کەس واللهی من کە ئەو کەیلەم لە تۆ کڕی دڵنیام ئەگە بتزانێ ئەو کوپاڵتونێک تێدا پێت نەدەفرۆشتم واللهی ویژدانم قبوڵی نەکرد من بەس کەیلەکە و عەرزەکەم لێ کڕی ئەم کوپاڵتونە ماڵی تۆی و خوا بۆ تۆی ناردووە چ مەردایەتیەکە چ لێبوردنێکە دەفەرمێت لەو کاتەدا مەردایەتی ئەوەی بەرامبەر فرۆشیار لەویش مەرتر بوو وتی، برا بەڕێزەکەم یاڕەبی خوا ماڵ و داواکە، انما بعتک الارض وما فیها، قەسەم بەخوا من لە ناو نەتی خۆمدا کە پێم فرۆشتی و پارەم لێ وەرگرتی، عەرزەکە و خانووەکە و ئەوەی تێیدا بێ هەر هەمووم پێ فرۆشتووی. یاخوا نەوشی ژیانی خۆت بێ و تموحم تێیدا نێ بەخوا ماڵی من نییە. خوا بە نسیبی تۆی کردووە. ئەو وتی بەخوا نامەوێ ئەو کوتی نامەوێ. ڕێک نەکەوتن. ماڵ و منداڵ پێیان زانی وتیان دە کاکە فڵان کەسی پیاو چاک مام حاجی لە فڵان ئەمە هەموو خەڵک دەچێ مشکلە لای ئەو حل دەکرێت بۆ نەچین بۆ لای ئەو بۆ لای نەچین بۆ لای فڵان مامۆستا و مام حاجیە چون بۆ لای پیاوێک کە بە سڵح و سەڵاحەتکاری بینی خەڵک ناسرا بوو وتیان کێشەیەکی ئاوامان هەیە من دەڵم کاکە هی تۆیە ئەویش دەڵێ بەخوا نامێ و هی تۆیە خوا بە نسیب تۆی کردووە سەیری سڵحکەر ئەگەر لێزان بێت چۆنە فەرمووی ئەلەکما وەلەدون؟ نەیفەرمووت بێنن دابەشی کەن و نیوە بۆ تۆ و نیوە بۆ ئەو؟ فەرمووی ئەرێ من پرسیارێکتان لێ دەکەم مناڵتان هەیە کوڕ و کچ؟ کوڕ و کچی عازەب؟ یەکیان وتی بەڵێ ئەرێ وەڵا کوڕێکی عازەب مایوەختی ژنێنایەتی یەکیش وتی وەڵا کچێک مایوەختی شووکردنیەتی وتی ژنتان بۆ نەخواستن و وەعد و بەڵێنتان لەگەڵ کەس نییە وتیان نەوەڵا وتی دەی تخوا وەرن بێنن ئەنکیح الغلام الجاریەتە تخوا حەیفە دوو پیاوی مەردی مەیدانی وەکو ئێوە لە یەک بترازێن وەرن کچەکە لە کوڕەکەی تۆ مارە دەکەین و انفقا علیه ما منه ئەم پارەیە دەکەین بە زەماوەند و ئاڵتونی ئەم ژن و مێردە تازە وتصدقا خواشتان لەبیر نەچێتەوە بەشێکیشی بدەن بە فەقیر و هەژار لە پێناوی ئەوەدا کە دوو پیاوی بەڕێز و ئەمینداری وەکو یەکی بەنسیب کردوون خواشن لەبیر نەچێ وتصدقا منه بەشێکیشی لێ بەخشن ئەها سوڵح کرد ئەگەر خۆ پارەکەی دابەش کردایە پارە دەخورا و دەبڕایەوە بەڵام کوڕ و کچەکەشی دامەزراند کردیشتنی بە خزمیەک ئەم مەردایەتیە هیچیان دڵیان مەحزون نەبوو هیچی نەگوت زەرەرم کرد خێزانێکیش دروست بوو فەقیر و هەژاریش لێی خوارد خۆزگە سوڵحەکان بکەنە دەست پیاوی مەردی ئاوا ژیر هەیە مەردە بەڵام ژیر نیە بەداخەوە هەیە ژیرە بەڵام مەرد نیە دوول لە ڕووی جەنابتان سوڵح ناکا فیتنەی دروست دەکاتەوە مەرجی سێیەم، سوڵح وەکو عەمەلیات وایە، لە عەمەلیاتە بۆگەنیویەکە، ڕزیویەکە، سەرەتاناویەکە لادەبەی، بەڵام نابێت لایەکی ساغەکەشی پێوە داتاشی، نیوەی بۆگەنیەکە بێڵێ و بەڵام ساغەکەشی لەگەڵا داتاشی، ها کە خوا دەفەرمێ سوڵح بکەن، فاصلحوا بینهما بالعدل، بە دادگەری سوڵح بکەن، هەموو سوڵحێک سوڵح نییە، ئێستا بینی سوڵحی وا دەکرێت کابرا غەدری لێکراوە، چوار کەس کۆدەبنەوە بە کڵاشی هەورامیەوە و جامانەی بۆ دێننە سەر نێوچاوان، لەگەڵ حورمەتم بۆ ئەوانەی لە مەکتەبی کۆمەڵایەتین هەیە لە باو و باپیریەوە هەر پیاو بووە ئێستاش خاوەنی ئەوەیە دیواخانی هەبێ ئێستاش خاوەنی ئەوەیە قسەی هەبێ ئەمانە هەر لە باو و باپیریانەوە حرمەتدار و بنەماڵە و پیاو بوون بەڵام واللهی وباللهی وتاللهی کەرسێکی ناوی خوایە ئەم حکومەتە بەوە گەندەڵ بوو ئیوا هەیە کۆڵە معاش مانگانە دەبا وەڵا ئەندامی کۆمەڵایەتی و سوڵحی بینی خەڵک دەکا وەڵا سوڵحی بینی خۆی و ژنەکەی خۆی پێ ناکرێ وەڵایی دیژلەمەیەک لە عمریا لە ماڵیا نەخوراوەتەوە نە وەڵاهی وەبیلاهی مریشک لەگەڵ کەڵەشێرا شەڕی بێ بۆیاژ نابنەوە یەک کۆلیژ معاش دەکوژێ لەم حکومەتە و ئەو هەموو گەنجەش بەرەڵا دەبێ ئەوە لێ نەزانە ئەوە دەڵێ قوربان تەکلیفم هەیە کاکە عەفویکە ئەخر عەفویکە شەڕ و ئاژاوە تەرازوی حەقی لار کردووە صلح بالعدل خوا دەفەرمێ ئەم لاریە ڕاستکەوە ئاوا یەکسانی کەوە ماف بۆ مافخرا بژێڕەوە وە ئەو کەسەی زوڵمیشی کردوە بێ سزای خۆی وەرگرێ نەک من و تۆ تەکلی جا کابرا یەک دیناریش نادا کاکە عەفوی کە دەی بێنە بۆ خۆت بە یەک گەڵا بدە نایدا بەس نان دەخوا بەس چا دەخواتەوە ئانیشکی لەسەر سەرین دادا بۆیە قەت خۆ تووشی فیتنە مەکە پیاوی ئاوا بێتە سوڵحتەوە واللهی لە ماڵە زەرەدەکەی قوبوڵکەی باشترە نەک دوایی پیاوی ئاوا بێ سوڵحت بۆ بکەوە تەکلیفت لێ بکە مەهێڵە دەفەرمێت لاریەکە ڕاستکەوە هیوای ئەوەندەی کە دەفەوتێنن فەقیرە ئەمە سوحیان بۆ کردو ئەوەندەی کە بە قوڕا بردویانتە خوارێ نەخێر بزانە زوڵمی لێ کراوە تەرازوەکە لارە تۆ هەوڵ لە بیلعەدلی سوحەکە بکە ئەها جاری وا ئەم خەڵ ئەم حیزبانە ڕێککەونەوە نەخێر من ناڵێم هەر ڕێککەونەوە مەرجە ڕێککەونەوە و ئەوەی زوڵمیشی لێ کراوە حەقی خۆی وەرگرێتەوە ئێستا ئیشاڵا ئەمانە بەیەک دێنەوە بەڵام ئەی دە کەست بە کوشت داوە ئەی پێنج سەد کەست بە بریندار کردن داوە ئەی ئەوە چیە دوا شەهیدی ناو خۆپیشاندارەکان کوڕێکی گەنج خەریجی زانکۆ وەرە تا تەلەبەیەک لە جامیعە تەواو دەکابێ دایک چەند دوعای کردبێ باوک بە حەماڵی و پشتێشی چەندی ڕەنج دابێ تا تەلەبە لە جامیعە تەواو بۆ بەکرێکاری چاپخانەیەک بیەوێ بژێوی ژیان دابینکە شەش مانگ و دەستگیرانی گۆسپەوە نەیتوانی بیگوازێتەوە لەبەر فەقیری خوێنی ڕژا تۆ پێک بێیە وانێ و لەبەر خاتری فڵان کەس و فڵان کەس و فڵان حکومەت و ئەمریکا خوێنی ئەوانەش ئاوا بە هەدەر بڕوا ئەمە نابێ ئەبێ تاوانبار بە سزا بگا ئەبێ ماف خوراویش مافی بۆ بگێڕدرێتەوە جا هەر کەسێک بێ ئەوەش بە تەرازووی شەرعی خوا نەبێ ناکرێ قەسەم بەخوا ئەبێت شەرعی خوا بێنن حاکم بێت دوو مەلای بێمنەتی بێلایەن بڵێن لە پێناوی شەرعی خوادا فڵان کەس تۆ تاوانت کردووە فڵان کەس تۆ مسەبیب بووی فڵان کەس تۆ قەتڵت کردووە فڵان کەس تۆ بە ناحەق خوێنت ڕژاوە خۆ نابێ هەر سڵ حەشەر نییە پێکداتنەوەی سەر وەرەقە و مافی ئەو عالەمە هەموو ماف خراوە فەوتێ چوارەم ئەبێ سوڵحەکە سەربگرێ نەخۆشەکە لە حەقی خۆی ببورێ عەرزم کردی جاری وایە تۆ ئامادەی قاچێکت دەبڕنەوە پەنا بەخوا ئەڵێ با لەشەکە نەفەوتێ پەنجەیەکت دەبڕنەوە لە پێناوی قۆڵ لێرەوە نەبڕنەوە لێرەوە دەیبڕنەوە بۆی لێرەوە نەیبڕنەوە ئەبێت تەنەزول بکەی ئەو کەسەی کێشەی توش بووە ئەگەر حیزبێکە لایەنێکە دەسەڵاتێکە ئەبێ ئەویش تەنەزول بکا بە کۆمەڵە مافی خۆی لە پێناوی سوڵحەکە سەر بگرێ گوێبگرن بۆ قورئانی پیرۆز لە یەکێ لە ئاەتەکانی سورەتی حجرات ئاەتی دەدا خوا دەفەرمێ ئینەمە المؤمنون ئیخوە ئیمانداران بەڕاستی برایەکن فاصلحوا بین اخویکم ئەی پێغەمبەری خواصاسم تۆ لەگەڵ سەحابەکاندا هەستن بینی براکان بکەن سڵحیان بکەن لە کاتی شەڕا واتقوا الله لە خواش بترسن بە شەرعی خوا بیکەن لعلکم ترحمون بۆی خوا بەزەی پێتان دابێتەوە هەر شوێنە سڵحی لێبێ بەزەی خوای لێ هەر شوێنە شەڕی لێبێ غەزەبی خوای لێە ئەم ئایەتە ئەزانن خۆشەویستانم ئەهلی ئیمان و مزگەوت لەبارەی چیەوە هاتە خوارەوە کە پێغەمە ساسەلم چوەتە مەدینە یەک دەسەڵاتی بەهێزی هەیە ئافرین بۆ ئەو دەسەڵاتی لە ئەوجی دەسەڵاتە نەرمی دەنوێنێ واللهی بێغیرەتی نییە و خۆزگە سەرکردەکان لەم ئەم وتاریان گوێ لێ وایە و بزانیا پێغەمبەری خوا ساسەلم چۆن مافی خۆی بەخشی لە پێناوی وەدا شەڕ دروست نەبێ کۆمەڵێ پیاوماقوڵ چوونە خزمەت پێغەمبەری خوا صلی اللە علیە و سەللەم لە مەدینەیەکان عەرزیان کرد ئەی پێغەمبەری خوا پیاوێک لەم شارەدا هەیە ناوی عەبدوڵڵای کوڕی ئوبەی کوڕی سەلولە خاوەن قەوم و عەشیرەتە ئەگەر جەنابت بچی سەردانێکی بکەی ئەو نەهات بۆ لای جەنابت بەڵام تۆ جەنابت بچۆ بۆ لای پیاوێکی تۆزێ خۆ بە گەورەزانە ئەگەر دڵنەوایی ئەو بکەی و مەرحەبایی بکەی و ئەو پیاوی چاک بێ لەم شارەدا هەمومان بە تەبایی دەژین ئەگەر ئەو ناکۆک بێ ئەم شارە ئارام نابێ ها پیاوی نەسیحەتکەری چاکل لە دەور بێ چەند چاکە بام پێغەمبەری خواش بێ بۆت هەیە ئامۆژگاری خێری پێشکەش کەی کەس لە قسەی خێر بێ احتیاج نییە پیامبری خوا صلی الله فەرمووی هەی بەسەر چاو ئەو نەهاتوو من دەچم بۆ لای ڕەنبە مەجالی نەبوو بێت چەند عزری بۆ هێنایەوە کە پێغەمبەری خوا صلی الله چوو بۆ لای لە دەرگایاندا و پێغەمبەری خوا تۆ کابرا هاتە دەرەوە هەر کە چای بە پێغەمبەر کەوت برینە کۆنەکانی کولانەوەتی ئەم پیاوە جێگا بە من لەق دەکا لەم شارەدا چونکە پێشتر ئەو قسە بەدەستی هەموو وڵات بوو زۆر ڕقی لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بوو لە دڵەوە بە حساب موسڵمانیش بوو کەچی مونافیقیش بوو کاتێک کە چاوی بە پێغەمبەر صلی اللە علیە وسلم کەوت لە جیاتی بڵێ قوربان بە خێر بێی فەرموو وەرە ژوورەوە پێغەمبەر صلی اللە علیه وسلم بە سواری گوێ درێژێک چوو بجا پێغەمبەر قەت تەکەبوری نەبوو وەکو بڵێ مەسئولێکی زۆر گەورە بە سواری لادا شڕێک بە سواری ماتۆڕێک بچێ ئەوە لەو کاتەیا حازر بوو پێغەمبەر یەکسەر سواری بوو فواللە لقد ئازانی نتن حیماریکە ئەم بێ ئەدەبەی لە دەم هاتە دەرەوە وتی بڕە بەو لاوە لوتی خۆی گرت و ڕووی کرد بەو لاوە وتی بڕە دەو لا محەممەد بۆنی ئەم گوێ درێژە بۆ گەنە لوتی بردم بڕە بەو لاوە لەو لا تۆزە دابەزە ها چەند هەر ئینسان تۆ بەس بەخۆت بە بچی بۆ لای پیاوێک بەو هەموو هێز و دەسەڵات و وەسڵەحەیە لەگەڵ تا بێ کابرا بڵێ بڕە لە سارەکە دامە بەزە بۆگەن کوێری کردم بڕە بەو لاوە دەفەرمێ پێغەمبەری خوا سەڵسەم هیچ قسەی نەکرد سەحابەیەک هەڵیدایە و وتی، واللە لحمار رسول اللە اطیب ریحا منک، قەسەم بەخوا ئەو گوێدرێژەی پێغەمبەری خوا سواری پشتی بووە بۆنی لە تۆ خۆشترە ئەی مونافیق. ئەوە وا بە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەڵێی؟ کابرایەکی خزمی ئەو عەبدوڵڵایەش میوانی بوو لێیە بوو ها تەعەسوبی خزمایەتی دەجووڵێ بە حساب موسڵمانی چاکیش بوو بەڵام پێی قبوڵ نەکرا ئەم قسە وتی واللە درۆ دەکەی ئەوە سەر گەورەیە حەتا ئەو پیاو بوو کەس پیاو نەبوو وتی کەوابێ فەزلی ئەوە دێ بەسەر پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم پەلاماری یەخەی یەکتر دانەوە خۆپچیان بە کراسیی یەکترەوە نەهێشت موسڵمان لە خزمی ئەو و لە خزمی ئەو هاتن تێک هەڵپڕژان، دەفەرمێ بە دار و بە کوتەک و بە بەرد و بە نەعل کەوتنە سەر و گوێی یەکتر. خوا لەو کاتەدا لە ئاسمانەوە حەزرەتی جوبڕەئیلی نارد، نەی فەرموو تۆڵە لەم بێدینە بستێنن لەم کافرە، لەم مونافیقە، فەرمووی فاصلحوا بینهم، ئەی محەمەد فریاکەوە سوڵحیان لە بەینا بکە، لە حەقی خۆت ببوورە لەو قسەیە. پێغەمبەر فەرمووی من لە حەقی خۆم بولاو گەرنت ئازابێ و کاکە با شەڕ لە ناو شارا دروست نەبێ با شەڕی ناوخۆ دروست نەبێ شەڕی ناوخۆ گەلێ خەتەرە چونکە هیچ کەس ناپارێزێ هەموو کەس بە بازرگانەوە بە فرۆشیارەوە هەمووی لە ناو دەبا والله ئەم ئاەتە لەو کاتە هاتە خوارەوە خوا فەرمووی ئەی محەممەد لە حەقی خۆت ببوورە تۆڵەی لێمەستێنە گەرنی ئازاکە با خەڵک نەبێتە قوربانی ئەو شەڕە نابێت شەڕ لەسەر سەرکردە بکرێ نابێت شەڕ لەسەر حیزبێک بکرێ ولا المقتول فیما قتل ئەوەی کوژراویشە نازانێ لەسەر چی کوشتیان فقیل کیف یکون ذلك یا رسول الله صلی الله علیه وسلم ئەرزێن کە ئەی پێغەمبەری خواجە ئەوە ڕوودەدا فەمووی بەڵێ ئەلهەڕەج فەموو ڕۆژێک دێ شەڕی خۆ بەخوا لە ناو ماڵ و کۆڵاناندا ڕوودەدا القاتل والمقتول في النار ئەوەی خەڵکی کوشتووە ئەوەی کوژراوە هەردووکیان لە قیامەتا جێگایان جەهەنەمە لە پێناوی مەسڵەحەتی هیتلەر و مۆسۆلۆنی و جەماعەتێ ناپلیۆن و ئەمانەدا لە شەڕی جەنگی جیهانی یەکەمدا پانزە ملیۆن خەڵک بوو بە قوربانی پانزە ملیۆن لە جەنگی دو... جیهانی دووەما پەنجا و پێنج ملیۆن بە بریندارەوە لە سی و شەش ساڵا نەوەت و نۆ ملیۆن خەڵک بوو بە قوربانی چەند سەرکردەیەک دوایش ئاش بوونەوە کەس نەیزانی لەسەر چی سوڵح کرا لە ناوخۆی ڤێتناما شەڕێک ڕوویدا سێ ملیۆن خەڵکی تێدا کوژرا و دوایی سەرکردەکان بۆ خۆیان ئاش بوونەوە لە ڕوسیا لە ناوخۆدا شەڕ ڕوویدا دە ملیۆن کەسی تێدا کرایە قوربانی لە ئیسپانیا لە شەڕی ناوخۆی حیزبەکاندا دوانزە ملیۆن خەڵک بۆتە قوربانی لە شەڕی عێراق و ئێرانە یەک ملیۆن خەڵک لە شەڕی کەنداوە یەک ملیۆن کەس لە شەڕی ناوخۆی کوردا بەداخەوە مێژووی ئێمەش چۆن پاڵ ئەوانە لە شەڕی نێوانی ئەملا و ئەولادا چوار هەزار پێشمەگە بەدەستی پێشمەگە کوژراوە لە چوار ساڵە کە دوایی ڕێککەوتن تو ئەو خوایە من لە ئێوە دەپرسم یەکێتی و پارتی زانیان لەسەر چ ڕێککەوتون زانیان لەسەر چی شەڕیان کرد و زانیان لەسەر چ بنەمایەک سوڵحیان کرد بەس ماڵ وێران کردنی ئەو خەڵکە نەبێ دەی کەواتە تۆ بووی بە بەرژ قوربانیە کە نەتزانی بۆ بووی بە قوربانی بۆ داو عەقڵت بەکار بێنە دە دەرس وەرگرە دە دەرس وەرگرە پەنا بۆ چەک مەبە پێغەمبەری خوا صلی سەلەم ئاگاداری ئیعلامی کردەوە لەگەڵ خاتو عایشەی خێزانیا تخوا گوێ ئا بە سەرهاتە شیرینە بگرن لەگەڵ خاتو عایشەی خێزانیا نەخراپەی بۆ کەس هەیە ڕەحمەتی للعالەمینە و بەسەر ئەو خەڵکەیا پەخش بۆتەوە بە کافر و موسڵمانەوە ڕاوەستاوە لە بەدەرگای ماڵی خۆیان ئەوێ بڕوا بۆ شوێنێک لە دەرگا هاتوە دەرەوە جوولەکەکان بەلایە تێپەڕین شەش حەو کەسێک بوون دەستیان بەرز کرد وتیان ئەسام و عەلەیکە یا ئەبەل قاسم ها السام علیک لەگەڵ السلام علیک زمانیان بۆ لاکردەوە واتە وان زانی پیامبەری خوا صلی تێناگا السلام علیک یعنی رحمت و بەرەکەتی خوات بەسەرا بڕژێ السام علیک یعنی مردن یەخەت بگرێ و خوا زەهر خواردوت کە ئەوان بە پێغەمبەری خوا گوت پێغەمبەر قائیدە سەرکردەیە کەچی پێلاتی بن السلام علیک یا ابو القاسم ای ابو القاسم باوشی قاسم بە پێغەمبەریان دەگوم محەممەدیش ئەی باوکی قاسم مردنن لەسەر بێ پێغەمبەر هەر ئەوەندە بە فەرمووی دەستی بەرز کردەوە فەرمووی وعلیکم لەسەر ئێوەش بێ حەزەتی عائشە دەنگی هەڵبڕی و فەرمووی السلام علیکم وفعل الله بكم هەی خوا ڕوتان ڕشکا و خوا زەهر خواردوتان کە خوا لە ناوتان بەرێ پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی مەهیا عائشە دەمی حەزەتی عائشە گرت فەرمووی بێدەنگ بە ئای عائشە بێدەنگ بە فإن اللە لا یحب الفحش ولا التفحش خوا دەنگی بەرز و فیتنە هەڵایساندنی پێ خۆش نییە بێدەنگ بە وتی ئەی پێغەمبەری خوا ئاخر تۆ لێیان حاڵی نەبووی چیان گوت ئەوان نان گوت السلام علیک ئەوان وتی السلام علیک مردنت لێ بێ لە تاوی تۆوان گوت فەرمووی بەخوا منیش حاڵی بووم بەڵام وڵامی وشە وشەیە وتم وعلیکم لەسەر ئێوەش بێ ئەگە تۆڵی سەلامی خوال لێ بێ سەلامی خوا لە تۆش بێ ئەگە مردن بۆ من بێ ئەوەش بۆ تۆ بێ کە تۆ داوای دەکەی بۆ من وعەلەیکم بەسە لەسەری مەڕۆ ئەی عایشە ئەم قسانەی تۆ زیادە بوون خۆزگە سەرکردەکان بە بەڕاگەیاندن و تەلەفیزۆنەکان بیان کوتای ئەمەی ئێوە زیادەیە والله تەلەفیزۆنی وایە قسە دەکا وەک کەر دەزەڕێ ئیعلام ئادابی خۆی هەیە ئوسلوبی خۆی هەیە بە مەلادا دەڕشێتەوە بە سەرکردەدا دەڕشێتەوە بە قەبرا دەڕشێتەوە ئاگ دەمی پڕە لە بەنزین و فوو بە ئاگرا دەکا ئاخر دەمت پڕ بێ لە بەنزین فوو لە ئاگرەکەی لە جاری بیکوژێنیەوە ئەوەندەی کە ئاگرەکە بڵێسە دەکا ئەوەندەی کە ئەم ڕاگەیاندنەی ئێستا فوو بە ئاگرا دەکا ئەها پێغەمبەر دەمی خێزانەکەی خۆی گرت نەک بڵێ ئەوانە بکوژن با شەڕ دروست نەبێ وڵامی وشە یەک وشە زیادە ڕەویش مەکە ئەوەش لە تۆ بێ کە تۆ بۆ منت دەوێ ئەگەر چاکت دەوێ خوا چاکت بۆ کە خراپت دەوێ خوا ئەوەش بۆ تۆ بنێرێ بەخوا دەسپێرم خۆ جەهەنەم هەیە خۆشە نەی هەموو شتێک لەم دنیا یەکلایی بێتەوە ئەی جەهەنەم بۆ چی دانراوە مەبە باعیسی شەڕی ناوخۆ ئەگەر لەسەر سەرکردەش بێ پەنا بۆ تفەنگ مەبە پەنا بۆ تفەنگ مەبە چونکە تفەنگ هیچ کێشەیەکی چارەسەر نەکردووە تفەنگ دوژمنی ئینسانە تفەنگ خوێنخۆرە بێویژدانە ئەم ئاسنە بێ ڕەحم و ئەهریمەنە ڕوح دەکێشێ بێ خاوەنە وەک زوحاک خوێن دەڕێژێ تۆوی قین و شەڕ دەنێژێ خوێنی لاوی ماف خوراوی کوردستانم هێڵی سوورە ناکەس مەبە لە خوا ترسە وەکو دوژمن بەسەریدا ڕامەبوورە بە لوولەی تفەنگەکەت ئاگر بەر مەدە لەم ژینە گوڵەکانی ئەم بەهارە پەڕپەڕ مەکە بە ڕەشەبای ڕق و قینە تفەنگەکەت دانێ برام ئەم تفەنگە هەتا ئێستا نەیتوانیوە هیچ گرێیەک بکاتەوە ئەم تفەنگە هەتا ئێستا نەیتوانیوە هیچ گرێیەک بکاتەوە ئەم تفەنگە بۆ جاریش بێ نەیتوانیوە گرەوێکیش بباتەوە لولەی تفەنگەکە لەسەر سینەی برای خۆتە چاوت بسڕە و تەماشاکە نەفرەت بکە لە برا کوژی و لە تفەنگەکەت حاشاکە نەفرەت بکە لە برا کوژی لە تفەنگەکەت حاشاکە دە تۆش ژیر بە کە ئەو تفەنگەکەی دانا تۆش بە بەرد و قۆچەقانی دای مەگرەوە چاو و سینە ئیسڵاح بە هەردوولا دەکرێ ئەبێ هەردوولا تۆزە لە حەقی خۆی تەنەزول بکا ئەمجا نابێ کێشەی قسە بخرێتە بەر تفەنگ چونکە نەمان بینی تفەنگ و ئاگر هیچ کێشەیەک چارەسەرکا وەڵاهی ئەم میللەتی کوردە دەمێکە لەشخەریکی ناوخۆیەتی مامۆستا مەلا سەعیدی نەوڕەسی بەدیع الزەمان ڕەحمەتی خوای لێبێ کە لەم ڕۆژاندا یادی کرایەوە لە تورکیا ئەو عەلامە گەورەی کورد کە هەموو میللەتان شانازی پێوە دەکەن ئەو پیاوە کاتی خۆی ئامۆژگاری کردو من قسەی ئێمە هیچ نییە قسەی ئا ئەو مەلا گەورەی کوردە دەکەمە دیاری بۆ ئەم زروفەی ئێستای کوردستان بۆ هەمومان فەمووی ئەی کوردینە ئەی کوردینە هێز لە بەیەکەوەبووندایە، ژیان لە یەکگرتندایە، کامەرانی و بەختەوەری لە برایەتیدایە. سێ دوژمنمان هەیە ئەی میللەتەکە، بەس وریای ئەم سێ دوژمنە بە. یەکەم هەژاری، فەقیری دەردێکی گەلێک گەورەیە. ئێمە ئەمڕۆ لە کوردستانە دەردی بێ پارەییمان لە خوا بەزیاد لێ نییە، حەمد بۆ خوا خۆمان دەسەڵاتمان بەسەر وڵاتی خۆمان بیرە نەوتی خۆمان وڵاتی خۆماندا هەیە، بەڵام کۆمەڵێ شت هەیە کە عەدالەتی نەهێشتووە. هەژارین لە بواری سیاستدا کۆبوونەوە دەکرێ هێشتا کۆبوونەوەکە دەرگاکەی نەکراوەتەوانە بڕیارەکە لە پێشەوە دراوە کاکە کۆبوونەوە ناکرێ ئەبێ کۆبوونەوە دوای گفتوگۆ بڕیار بدرێ ئەم هێشتا کۆبوونەوەکە نەکراوە بڕیارەکە لەو سەر دراوە کە نایکەم یان وا نابێ یان لە حەق خۆم تەنەزول ناکەم ئەوە هەژاریە لە سیاستدا دووەم حکومەت خەڵک دادەمەزرێنێ ئەمجا ئیشی بۆ دەدۆزێتەوە لە وڵاتانی پێشکەوتوودا ئیشەکە هەیە فەراخ هەیە ئەمجا خەڵکی بۆ دادەمەزرێنێ هەیە پێنج ساڵ معاشی خواردو ئەمجا وەزیفەی بۆ دیاری دەکرێ ئەمە نابێ سێم کەلوپەل دەکڕێ نازانێت چۆنی بەکار بێنێت چەندین کۆمپیوتەر و جیهاز هەیە لەم وڵاتەدا خەڵک نازانێت بەکاری بێنێ پارێکی زۆریش مفتیشی پێدراوە چوارەم خەڵکی نەشیاو لە شوێنی شیاو داندراوە کابرا مەسولی فەرماندەی پێشمەرگەی و مقاولاتی هەیە نازانی ئیمزاش بکا ئێ مەعقولە تۆ مقاول بی تۆ مەسولی پیاوکوشتنی نەک مەسولی ئاوەدانکردنەوە ئەبێ خەریکی پیاوکوشتنی خۆت بی ئەگە پێویستی کرد دوژمنی میلەتەکەت کوژی نەک ناو خۆی خۆشت معقولە تۆ مەسولی مقاولاتی مەنتیقەیەک بی کە هەیە بە بەڵگە لامەکە هەیە ئەمە ئەمە نەشیاوە لە شوێنی شیاودا سیاستمەدار هەرچی ڕاست دەبێتەوە لەگەڵ حورمەتم بۆ گەنجان کابرا ڕاست دەبێتەوە عمری پانزە ساڵە لەسەر تەلەفیزۆنەکە دەبینم چاودێری سیاسی سیاسەتمەدار ئێ بابە تۆ چەند کتێبی سیاسیت خوێندۆتەوە چەند ساڵ باڵوێز و سەفیر بووی لە وڵاتان چەند کۆنگرەی نێونەتەوەیت دیوە معقولە هەرچی ڕاست بێتەوە سیاسەتمەدار و چاودێری سیاسی بێ لەم وڵاتەدا کە نازانێت سیاسەت یانی چی و ئەو دیوا و دیوی فێڵەکانی چۆنە ئەمەش نەزانینە ئەمە هەژارییە فەرمووی دووەم دوژمنمان نەخوێندەوارییە خۆ شەهادە شەر نییە هەیە دکتۆرا هەیە بەڵام نەزانە شەهادە وەی عەقڵی لەگەڵا بێ عیلمی لەگەڵا بێ حیلمی لەگەڵا بێ سێم دەر فەرمووی دووبەرەکایەتی هەتا میلەت دووبەرەکە بێ ئەی کوردی نەفەرموو ئێوە نابن بە هیچ وەڵڵای ئێمە نابین بە هیچ چونکە هەموو دەمێ دووبەرەکیمان هەیە من یەک سەرنج بۆ جەنابتان ڕادەکێشم ئێستا کوردستان بۆتە زەمەنی بەپەلە هەواڵەکان هی سەعات و نیو سەعات نین هەر دەقەی شتێک ڕوودەدات تەلەڤیزیۆنەکەش خێرا دەنووسێت بەپەلە ئەوا بوو پێنج حیزب ئێستا منافیسی سەر ساحەن پێنج وشان هیچیان ئیعتراف بە هیچیان ناکەن ئاگەر چیەوە ماڵە تخوا دیقەتی بدە هەواڵێکی کتوپڕ ڕوودەدا یەکیان نووسێتی نها یەکیان دەڵێ بەپەلە یەکیان دەڵێ هەنووکە یەکیان دەڵێ ئێستا یەکیان دەڵێ نوێ فکری کردۆتەوە وشەیەک دیارە نەوەکو بەرامبەرەکەی ئەو وشەی بەکارهێنابێ تۆ لەسەر یەک وشە ڕێک نەکەوی ئای قوڕ بەسەرەوەی بەتەمابی حکومەتی یەکگرتووی کوردستان پێک بێ لەسەر یەک وشە ها تخوا گە چوونەوە باش دیقەتی بدە لەسەر یەک وشە ڕێک ناکەون لە تەلەڤیزۆنەکانە دەبێ ئێمە یعنی وەکەوەی بڕیارماندا بێ حتا ماوین دەبێ ناکۆک بین دەبا دەبا بڕیار بدەین هەتا ماوین تەبا بین تۆ ئەوەت بەکارێ ناو خەڵکی جەگەڵانیش ئەوەی تۆ بەکار بێنن بۆی هەنگاوێک لە یەک نزیک بینەوە نەک هەنگاوێک زیاتر لێت دوور کەومەوە ئەوانەی هاوپەیمانیش نعتراف بە یەک ناکەن لە وشەکاندا لە ڕاگەیاندنەکاندا چارەسەریش دادپەروەریە بە نەهێشتنی گەندەڵی نەهێشتنی گەندەڵی بە یەکش دەکرێت بە محاسبەی دز لە وڵاتی چیکا من سێ نمونەتان نیشان دەدەم لە وڵاتی چیکا سەرۆکەکەی ناوی هاڤێڵە هەمووتان لە تەلەفزیۆن بینیتان ئیعلامی نێودەوڵەتی حەیای ئەو پیاوەی برد هەر ڕیسوایان کرد لە وڵاتە کاتێک کە لەگەڵ وڵاتان دانیشتبوو قەڵەمەکە هی وڵات بوو هی ئەنجومەنی وەزیران بوو ئیمزایەکەی پێکرد ئیتر بە قەستی باوەڕ ناکەم سەرۆک وەزیرانێک پێویستی بە قەڵەمێک بێ احتیمالی لە بیری چوو بێ خستیە گیرفانیەوە ڕسمەکەیان کرد لەسەر ئەوە محاسبەیان کرد وتی ئەو قەڵەمە یەو مێزەی حکومەتە نەکی گیرفانی جەنابت لەسەر یەک قەڵەم وتیان ئەوەی قەڵەمێک بدزێ کۆمپیتەرێکیش دەدزێ ئەوەی کۆمپیتەرێک بدزێ بانقێکیش دەدزێ ئەبێت لە ئێستاوە ڕیسوای کەی بیکەی بە پەندی زەمان نەیەڵی قەڵەمەکە بخەی ژیرفانتەوە چونکە قەڵەمەکە دزی کۆمپیوتەرەکەش دەوای دەدزی ها خەڵک وڵاتان چۆنە لە وڵاتی هندستانە کە خەڵک لێرەوە بۆیە نەخۆشی دەچێ بۆیە بۆیە پێش دەکەوێ وەزیرێک کە محاسبەیان کرد سێ دۆلار دیار نیە بەس سێ دۆلار من و تۆ منە کۆرە دەگەرنی عەزابەل عەیبە لەسەر سێ دۆلار دەریان کرد لە وەزارەتەکە لە وڵاتی کۆریای باشووردا سەرۆکی پێشوو بەس ئەوەندە پێیان وت گەندەڵی بەس لەسەر وشەی گەندەڵی لەسەر شاخێکی بەرزەوە خۆی فڕێدایە خوارەوە پارچە پارچە بوو خۆی کوشت لێرە پێی دەڵێ گەندەڵی پێ دەکەنێ وازانە گوڵبەهاریەکە چونکە ئەوە بەلای و اعتیادیە هێندە بۆ گەم بوو ئەڵێ گەندەڵی ئەڵێ جا چییە خەڵک لە وڵاتان خۆ لەسەر وشەیە بەکوش دەدا نابێ وات پێ بڵێن کە وات پێ کوترا دەبێ قبوڵی نەکەی ئەبێ ساغی کەیەوە کە گەندەڵنی ئەمە بوختانە بۆم دەکەی وەرە کتاب و قەڵەمت دێنمە بەردەست نەهێشتنی بە ئەنجامدانی دادپەروەری بە محاسبەی دزە دە واللهی من دەڵێم ئەوانی لەم حیزبانەدان بە معارەزەکانیشەوە کەسی هێنابێرم چونکە ئەوانەشمان بینیون کە ڕۆژێ لەسەر حکوم و چ پیاوێکی چاک بوون پیاوی چاک ئەوەیە دەسەڵاتی نە لەم وڵاتەدا کە پیاوی چاکە ئەو ڕۆژەی دەسەڵاتە دەبوو پیاوی چاک بوویە هەر هەمویان دەبێ فڕێ دەیە بەحرەوە هەموو گەندەڵن هەمومان بە یەکەوە برسی بووین من لەگەڵ زۆریان وڵی هاوسێ بووم لە خێمەدا باشە بۆ تۆ گەیشتە کەشکەلانی فەلەک بۆ من هەر لە خوارەوەم بۆ ئەوە هەر لە خوارەوەیە لە ئینتیفازەدا میلەت هەمووی تێرتر بوو لەیەوە ئێوە جووتە ئەدیداسی بۆگەن و کۆڵە پشتێکتان هەبوو معقولە ئێستا تۆ بە فەردە دۆلارت هەبێ و خەڵکیش نانی وشکی نەبێ بیخوا کەواتە هەمووتان گەندەڵن دەوەڵا دەبوو لە شاخەوە خۆتان فڕێدەنە بەحری دووکانەوە ئەگە بەحرەکە بۆگەن نەبێ خوا بکەم چارەسەری دووەم خۆشەویستی گەل و نیشتیمان خۆشەویستی گەل و نیشتیمان وەکو یابانیەکان دەبێ ها بۆیە یابان پێشکەوتووە یەکێ لە سەرۆک یەکێ لە وەزیرەکانیان محاسبە کرا و لادرا لایاندا کاتێک کە لایاندا کاتی خۆی کەناز بوو بوو پیشەی یەکەمی کاتێک کە دامەزرا بوو کەناز بوو پاکەرەوەی سەر جادە ژینگە پارێز حرمەتم هەیە بۆ ئەوانە وشەیەکی جوان نەبوو کە بەکاری بێنم بەس لەوەی کە من خوێندمەتە وا نووسراوە بەڵام وردە وردە پلەی بەرز بوو بەهۆی حیزبایەتیەوە بۆینەوە بوو بە وەزیر کە دەریان کرد هاتەوە سەر مهینەکەی جارانی دوسێ برادری پیان وت وتیان بەلاتەوە ناخۆش نییە لە وەزیریەوە جادە پاکەیتە وتی نەوەڵا من ئاواتمەوە بۆ خزمەتی وڵات و میلەتەکەم بکەم وەزیر بم هەر خزمەت دەکەم ئەم کارەشم خزمەتە بە گەل و نیشتیمانەکەم و ژینگەکەی بۆ خاوێن دەکەمەوە کەواتە من ئاواتەکەم هەر یەکە وەزیر بم هەر خزمەتە کەناز بم هەر خزمەتە وەڵڵەهی ئێمە تا نەگەینە ئەو قەناعەتە فەڕاش بی هەر خزمەتە وەزیر بی هەر خزمەتە باوەڕ ناکەم ئیسلاحی حاڵ بێت جاوەز شەر نییە کام لەو سەرکردانەی خۆی زۆر بە چاک دەزانێ بڵێ وەرە یەک ڕۆژ کەناسی سەر جادە بکە ئەگەر کردی من هیچم نەزانی بێ دەبێت گە خزمەتت دەوێت شەر نییە هەر لەسەر کورسی بی هەر لە پێشەوە بی دەی جارێکیش با لە دواوە دانیشی بازارێکی دواوەی توێ تا ببینی خۆشە نییە هەر لە مۆنیکادا دانیشی ئەگەر ئەوەت قوبڵ بۆکو یابان پێش دەکەوی خەتای دینەکە نییە خەتای ئیسلام نییە ڕقی کۆنیش لابەرین کۆنە ڕقە ئەمە هەمووی کۆنی ڕقێکی دەقەدیمە قەتماغی بەستۆ و لە شتێک ئاوێ بتەقێتەوە ئاگادار بن تخوا با خۆمان نەکەینە قوربانی با علم لە دەست نەدەین واللهی دڵسۆز ئەو کەسەیە مامۆستا و قوتابی بەس خەریکی خوێندن من چونکە کوڕەکانی خۆیان هەموو خەریکی خوێندن هەموو برادەری یەکن لە وڵاتانی ئەوروپی دکتۆر تۆ دڵسۆز بە ئەوەندەی چاول لە پارەیە زیاتر چاول لە خزمەتی نەخۆشەکەوە بێ ئەندازیار مقاول کرێکار ئەوەی کە پڕۆژەکە دەکەی بەقەدەر ئەوەندەی حەزت لە پارەکەیەتی ڕەبی حەڵاڵت بێ بەقەدەر ئەوەندە حەزت لێ بێ ئیشەکەت جوان بێ هەموومان پێویستە ئەو کارە بکەین مامۆستای مزگەوت ئەبێت لە قورئان و حەدیسەوە شت بۆ خەڵک بانکەیت لەگەل لە ئارزوی خۆتەوە من چۆنم پێخۆشە ئەبێ خوا چۆنی پێخۆشە هەمومان بەرپرسین حیزبەکان، تخوا ئامارێک لە کۆتایی وتارەکەدا بە جەنابتان دەڵێم سەرتان سوڕ نەمێنێ، مەعقولە لە سێ پارێزگادا کە نیوەی کوردستانمان هێشتا بەداخەوە داگیرکراوە لە جیاتی بڕۆین بەوێوە مەشغوڵ بین بە خۆمانەوە مەشغوڵین سی و شەش حیزب هەیە لەم کوردستانەیا سی و شەش حیزب سەد و بیست و یەک ملیار دینار ساڵانە بۆ ئەو حیزبانە لەم کوردستانە سەرف دەکرێت سەد و بیست و یەک ملیار دینار نۆ حیزبیان سێر ئەوەیە تورکمانن تۆوەرە لە هەرێمی کوردستانە لە پەرلەمانی کوردستانە نۆ حیزبی تورکمان پارە بدەیت بەو نۆ حیزبە تورکمانیە کە بۆ خۆیان ڕێک ناکەون لە بینی خۆیاندا 270 میلیۆن دیناری ئەم کوردستانیان دەدەنێ یانزە حیزب لەو سی و شەش حیزبەیەکی یەک بارەگایان هەیە بەس خۆی و ژنەکەیەتی و خزمەکەیەتی کابرا ماڵەکەی خردوە بە بارەگای حیزبی مانگی پەنجا شەست ملیۆن دەکوژێ یان هەر کەسی لەگەڵ یەک بارەگای هەیە بەس ماڵەکەی خۆیەتی یانزە حیزب لەوانە بە حەوتیان لە بیست و پێنج حەوتا یەکیان گر کورسێکیان لە پەرلەمان پێ نەهات بە حەوت حیزب لەو سی و شەش حیزبە ئێ باشە مە هەموو زیادە مەسرەفی نییە لەسەر ئەم وڵاتە کابرا کە هیچ سود نیە لە 121 ملیار دینار ولا بیز بیدە بەو خەڵکە هەموو عالم ڕازیە هەر ئەوەی حیزبەکان بارەگاکانتان داخن و خوا حافیزتان بێت چی پێویستیمان بەیەوە هەیە حیزبێک وا لە تۆ کام لە ئێوە ناتوانێت حەوت هەشتێک بژمێرێ سی و شەش حیزبیش لەم وڵاتەدا هەیە ئەی کابرای گرانفرۆش من ئامارێکم خوێندەوە بەڕاستی سەر مسلمان لە پایتەختی هەرێمی کوردستاندا کەەوە بەس ئاماری ئەوێم لایە لەوانێ سلێمانیش و هەولێر و دهۆک و ئەم کەرکوکیش ئاماری خۆی هەیە لە سی دوانزەی دوهزار و دەدا کۆتا سا ڕۆژی ساڵی دوهزار و دە ئاماری ساڵی ڕابردوو دەڵێت شەست و شەش تەن خۆراکی بەسەرچوو لە هەولێرا گیراوە شەست و شەش هەزار کیلۆ خۆراکی ژەهراوی بوو کە کابرا ئامادە بۆ بۆ فەقیر و هەژاری بفرۆشێ بۆ هەر حکومت گەندەڵە ئەی تۆ گەندەڵ نی هەی بێ ویژدان هەر خوارنێکی بەسەر چوو بیخۆی بێتە زەهر و لە گیان تا دوای چەند ساڵێک بە زەلیلی دەتکوژێ شەست و شەش تەن خۆراکی بەسەر چوو گیراوە سێ سەد و بیست و سێ مارکێت داخراوە لەبەرەوەی هەموو کەلەوپەرەکانی نەکسپایەر بووە کە فەحس کراوە سەد و حەفتا و چوار سەوزەفرۆش هەورە سەوزەفرۆشیش خیانەت دەکا بە قەدەر خۆی سەد و حەفتا و چوار سەوزەفرۆش سێ سەد و پەنجا و سێ نانەوەخانە لەسەر پیس و پەڵۆقی کە گوو مشک لە ناو نانەکەیدا بووە هەشتا عەلوەی دابەشکردنی سەوزەهات و میوەها لەبەر پیس فرۆشی داخراون ئەوە لە پایتەختەکەیان وابێ ئەی لە دێیەکەی و شار و شارۆچکەکەیان کە حکومەت وەکو پێویست بەسەریا ڕاناگا خۆ هەموومان دەبێ دەستبار بین دەی با ڕووبکەینە خوا ئەمە بەوە دەکرێت ترسی خوا لە دڵا بێ کە ترسی خوا لە دڵا بوو بەس پاداشت لە خوا دەوێت چونکە دەزانی قیامەتێک هەیە پاداشتی چاکەکار نافەوتێنێ پاداشتی خراپەکاریش نافەوتێ کە ترسی خوا لە دڵا بوو ئەزانین دڵۆپێ خوێنی گەنجی لاوێکی ئەم وڵاتە چەند بەنرخە هەروا بەخب لە پێناوی مەسڵەحەتی خۆتا بەهەدەری نادەی ئومێدەوارم کە ئیشاڵا هەر وەکو تا ئێستامان تا ئەم جومعەیەشمان هێناوە ئێمە بە قەدەر خۆمان لەم سنوورەدا ئەم حرمەت و ڕێزەی بە هەموو لایەنەکان هەمانە بە هەموو میلەتەوە ئیشاڵا بالێ زیاتر کەن زیاتر حرمەتی ئەو برا پێشمەرگانە بگرن کە میوانمان نین لە ناوماندان و هاوکاری خۆمانن برای خۆمانن و حکومەتیش چاوێکی لەم زروفە بێ پێویستی بە خۆداچوونەوەی هەیە من وەکو مامۆستایەکی ئاینی نە سیاسەتمەدارم و نە هیچ ئەمە هەموو دەخەمە بەرچاوت ئەبێت تۆ زیاتر وشیار بی ئەبێت تۆ زیاتر وریا بی ئەبێت تۆ زیاتر خەمخۆر بی ئەگە ئینسان نێتی ئین یوریدا ئیسلاحن یوفیق الله بینهما نێتی خێر لە ناو دڵتان دەبێت خوا پشتیوانیتان لێ دەکا خوا سەیری نێتی ناو دڵەکانتان دەکات نێتتان بەرامبەر یەک خاوێن کەن ڕێز و حرمە لە نێوان خۆتاندا زیاتر کەن بە هەمومان دەست بەرزکەینەوە بەلای خوای پەروەردگار بڵین خوا ڕەحممان پێ بکەی بە گەورەی خۆت خوا ڕەحمی تۆ لە هەموو شتێ باشترە لە ڕەحمی خۆت مەویسمان نەکەی لە ڕەحمی خۆت بێ بەشمان نەکەی بە ڕەحمانیت و ڕەحیمی خۆت بە زەید پێماندا بێتەوە ئەوەی نەخۆشە خوا شیفای بەخێری بۆ بنێری ئەوەی دەردەدارو گرفتارە خوا ڕزگاری بکەی خوا بە گەورەی و عەزەمەتی خۆت ئەوەی کەوا نەخۆشە لە گەورە و بچووک لە ژن و لە پیاو خوا شیفایان بۆ بنێری ئەوەی گرفتارە خوا ڕزگاری بکەی ئەوەی گیراوە ئازادی بکەی ئەوەی کەوا چاکە لەم وڵاتەدا خوا چاکتری بکەی ئەوەی لار و لەوێر و خراپە خوا بە هیدایەتی خۆت هیدایەتی بدەی خوا ئاوێکی بە ڕەحمەت بە شەریعەتی قورئان و دینەکەی پێغەمبەرەکە صلی الله علیه و بەسەر ئەم ئاگری فیتنەیەدا کەی خوایە ئیسلاحی حاڵی نێوان میللەتی کورد بکەی وڵاتمان لە خوێن ڕشتنی زیاتر لە دووبەرەکی زیاتر پارێزی بە بەزەیی خۆت و بە شەرعی خۆت خوا ئیسلاح بخەی نێوان ئەم لایەنە ناکۆکانەوە خوایە زروفێک بێتە پێشەوە کە قازانجی دینی ئیسلام و میللەتی فەقیر و هەژاری تێدا بێ خوایە گیان خوایە لێ دەپەڕینەوە بەزەیی پێیاندا بێتەوە وأشهد أن محمدا عبده ورسوله أفضل بني الإنسان صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان وسلم تسليما كثيرا